هەندێ لە پەریەکانمان ڕام هێنابوو لە بەر دەستیدا کاریان دەکرد بە فەرمانی پەروەردگاری وە ئەگەر هەر کام لەوان لە فەرمانی ئێمە لا بدا سزای ئاگری هەڵکراوی پێ دەچێژین. یعملون له ما یشاء من محاریب وتماثیل وجفان کالجواب وقدور الراسیات. ئینجا کاتێ سولەیمانمان مران هیچ شتێک مردنی سولەیمانی نیشان نەدان بێجگە لە خۆرە و مۆریانەی زەوی کە داردەستەکەی سولەیمانیان دەخوارد کە سولەیمان خۆی دابوو بەسەریدا ئینجا کاتێ سولەیمان کەوت بۆ پەریەکان ڕوون بوویەوە کە ئەگەر غەیبیان بزانیایە لەو سزا ڕیسواکەرەدا نەدەمانەوە. لقد کان لسبئ فی مسکنهم آیە. ان فی ذلک لآیات لکل صبار شکور. کەچی خەڵکی سەبەء وتیان، ئەی پەروەردگارمان ماوەی ڕێگەی سەفەرەکانمان دوور بخەرەوە و ستەمیان لە خۆیان کرد، ئێمەش کردمانن بە داستانێ لە ناو خەڵکیدا بیگێڕنەوە، پرژ و بڵاومان کردن بە وڵاتاندا بەو پەڕی پرژ و بڵاو کردن، بەڕاستی لەو بەسەرهاتەدا چەند نیشانە هەیە بۆ هەموو زۆر خۆگری شوکرانە بژێر. ولقد صدق عليهم ابلیس ظنه فاتبعوه الا فریقا من المؤمنین سوێند بەخوا بەڕاستی شەیتان گومانی خۆی لەواندا بەدیهێنا وربک علی کل شیء حفیظ. وە شەیتان هیچ دەسەڵاتی بەسەر ئیمانداراندا نەبوو تەنها بۆ ئەوەی بزانرێت کێ باوەڕی بە ڕۆژی دوایی هەیە و کێ لەوان دەربارەی دواڕۆژ لە گوماندایە، وە پەروەردگارت ئەی محمد بەسەر هەموو شتێکدا بە پەرستراوتان دەزانین بە قەدەر هەرە وردی لە یەکیان بە دەست نیە نە لە ئاسمان و نە لە زەویدا وە ئەو پەرستراوانە هاوبەشی خوا نەبوون لە دروست کردنی ئاسمانەکان و زەویدا و هیچ یەک لەوان یارمەتی دەری خوا نەبوون. ولا تنفع الشفاعة عنده الا لمن اذن له. بەهۆی ڕێگەپێدانی شەفاعەت، بەیەکتر دەڵێن، پەروەردگارتان چی بڕیارێکی فەرموو، دەڵێن، وتە ڕاستەکەی فەرموو، کە ڕێگەدانە بە تکاکردن، وە تەنها خوا بەرز و بڵند و گەورەیە. قل من یرزقکم من السماوات والارض. بڵێ پەروەردگارمان ئێمە و ئێوە کۆ دەکاتەوە لە پاشان بڕیار دەدات لە نێوانماندا بە حەق و ڕاستی وە هەر ئەوە دادوەری زانە. قل ارونی الذین الحقتم به شرکاء کلا بل هو الله العزیز الحکیم. بڵێ ئادەی نیشانم دەن ئەو هاوبەشانەی بردبووتاننە ڕیزی خواوە، وانیە هل یجزون الا ما کانوا یعملون. ژێر دەسە و چەوساوەکان دەڵێن بەوانەی خۆ بەزلزان بوون نەخێر وا نییە بەڵکو پلانی ئێوە بە شەو و بە ڕۆژ چەواشەی کردین کاتێ فەرمانتان پێ دەداین کە بێ بڕوا بین بە خوا و وێنە و هاوبەشانی بۆ دابنێین هەمووشیان پەشێمانی دەشارنەوە کاتێ سزای دۆزەخ دەبینن و زنجیر و تەوقمان کردە گەردنی کاتێ بخوێنرێتەوە بەسەریاندا نیشانە ڕوونەکانی ئێمە، دەڵێن پێغەمبەر هیچ نییە جگە لە پیاوێک دەیەوێ بەرگریتان بکات لەوە کە باو و باپیرانتان دەیانپەرستن وە دەڵێن قورئان شتێک نییە بێجگە لە درۆیەکی هەڵبەستراو بەناوی خواوە وە بێباوەڕان بە قورئانیان دەوت ان هو الا نذیر لکم بین یدی عذاب شدید. بڵێ من تەنها بە یەک شت ئامۆژگاریتان دەکەم کە دوو دوو یەک یەک لەبەر خوا هەڵسن پاشان بیر بکەنەوە هاوڕێکەتان پێغەمبەر شێت نییە پێغەمبەر تەنها ترسێنەرە بۆ ئێوە لە پێش هاتنی سزای سەختی قیامەت. انه سمیع قریب. بڵێ ئەگەر من گومڕا بم ئەوە زیانەکەی تەنها بۆ خۆمە وە ئەگەر ڕێنموون بم ئەوە بەهۆی ئەو قورئانەوەیە کە پەروەردگارم بۆی ناردووم بەڕاستی خوا بیسەر و نزیکە. ولو تری اذ فزعوا فلا فوت واخذوا من مکان قریب. ئەی محمد ئەگەر دەبینی کاتێ بێباوەڕان زۆر دەترسن ئنجا بەهیچ جۆرێ ڕزگار بوونیان نیە وە لە شوێنێکی نزیک دۆزەخەوە دەبرێن بۆ ناوی. وقالوا آمنا به وأنا لهم التناوش من مکان بعید. لەو کاتەدا دەڵێن باوەڕمان هێنا بەو قورئانە چۆن باوەڕیان دەست دەکەوێ لە شوێنێکی دوورەوە. وقد کفروا به من قبل.